بەناوی خودای بەخشندە و مهرەبان سوێن بە ئاسمان و ئەو ئەسێرانەی بە شەودا دەردەکەون جا تۆ چوزانی تارق چییە ئەستێرێکە بە ڕووناچیەکەی تاریکی دەبڕێ سوێن بەوانە هیچ کەس نییە چاودێری نەبێت سەرەتا خدا چاودێری هەمووانە فریشتەکانیشی کردووە بە چاودێر و پارێزەرمان کەواتە با ئادەمیزاد تەماشا بکات و سەرنج بدات کە لە چی دروست کراوە دروست کراوە لە ئاوێکی هەڵقوڵاو کەمەنی پیاوە و هێلکۆکەی ئافرەتە هەردوولایەن هەڵدەقوڵێن بۆ پێکهاتنی ئادەمی زاد بە ویستی خوددا لە نێوان بڕبڕەکانی پشت و ئێسکەکانی سینەدا دەردەچێت بێگومانە و زاتە دووبارە دروستکردنەوەی ئادەمی زادی زۆر لا ئاسانە و توانای تەواوی هەیە ئەو ڕۆژەی کە هەموو نهێنیەکان دەردەکەوێت و ئاشکرا دەکرێت ئادەمی زاد هیچ هێز و پشتیوانیەکی نییە سوێن بە ئاسمانێک کە خاوەنی جێڕانەوەیە لێرەدا بۆمان دەردەکەوێت کە ئەمانە سوڕی ئاو لە سروشدا شەپۆڵەکانی تەلەفۆن و رادیۆ و تەلەفیزیۆن هەتا دوایی دەگرێتەوە هەروەها سوێن بە زەوی کە درزی تێدەبێت بەهۆی ڕووەکەوە بەڕاستی ئەم قورآانە گفتارێکی جیاکەرەوەیە جاکەرەوەی حەق و ناحەق ڕاست و درۆ چاک و خراپ و هەتا دوایی ئەم قورآانە گفتارێکی گاڵتە نییە بەڕاستی ئەوانە سەرگەرمی پیلان و خەریکی داونانەوەن بۆ ئیمانداران بەڵام خدا دەفەرموێت منیش پیلان و نەخشەی خۆم دەخەمەکار کەواتە تۆش تاوێک مۆڵەتی بێباوەڕان بدە کەمێک لێیان بوەستە بزانە چیان بەسەر دەهێنم.